ئەڵقەی هەشتی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکان خوێندنەوە و پێش کەشکردنی ڕاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حەزور بەڕێزان و خۆشەویستان بۆ گوێ بیستبوون و گوێڕادێران بۆ بیست و سێ کتێبی خوێنراوەی ئێمە دەتوانن بگەڕێنەوە بۆ کەناڵی بەزمی حەزور لە یوتوب هەروەها لەگەڵ ئەم ڤیدیۆیە و لە کاپشنی ڤیدیۆکەدا لینکی کەناڵی تلگراممان بۆ ئەو دۆست و خۆشەویستانە داناوە کە زیاتر بەکاربەری کەناڵی تلگرامن یا لە ڕۆژهەڵاتی کوردستان نیشتەجێن دەتوانن بە جۆینکردنی کەناڵی تلگرامەکەیش سوودمەند بن لە تەواوی ئەو 23 کتێبە خوێنراوەی کە لە کەناڵی بەزمی حزورەوە پێشکەش کراون. بە ناونیشانی تفەنگی سەد و شەش عەلی کەریمی دەنووسێت، کاک ئەنوەر زانی چەکی سووک هەمووی بردراوە و مەنگوڕێکی زۆر هاتبوونە ناو حەوشەی پادگان و تەنیا بە دوای تفەنگی بڕنەوەوە بوون، چووینە سەر عەمبارەکان زاخەیان پێ دەگوتن و دەستمان کرد بە ڕاگواستنی مین، بازووکە، فیشەکی دۆشکە و ئەم جۆرە شتانە، کە خەڵک نەیاندەزانی چین و موشتەری نەبوو هەموویانمان بە چەند کەڕەتی پیکاب بردەوە ماڵی خۆمان لە یەک لە کەڕەتەکاندا لە دوورەوە قەرەباڵغی زۆر وەک خۆپیشاندان لە بەردەرکی ماڵی خۆماندا بینی چەند جیرانێک و خەڵک دەرگایان بەرشەقدا بوو داوای چەکیان دەکرد نزیک بووینەوە و گوتمان بڕۆن و ئێرە بێخاوەن نییە فایدەی نەبوو یەک غاری دا بۆ ماڵی مامۆستا شێخ عیزەدین و مامۆستای تێگەیاندبوو فریا نەکەوێت دەرگای ماڵمان لە ڕێسمە دەردێنن مامۆستا دەست بەجێ مەلا سەعیدی نارد و گوتی بڕۆن ئێرە ماڵی مامۆستایە و هەرچی هێناویانە جەنابیان ئاگای لێە و دەگەیەندرێتە شوێنی مەبەست و بۆ پێشمەرگەیە هەر خەڵک ئەوەی بیست یەکسەر بڵاوەی کرد و دەستیان کرد بە باوەش و ماچکردنمان هەر بۆ ئێوارە لەگەڵ سلەیمان و کاک ئەنوەر بە پیاسە بە چوارڕێی ئازادیدا دەهاتینە خوار دوو سێ مەنگوڕ لوولەیەکی قورس و گەورەیان ڕادەکێشا کاک ئەنوەر گوتی ئەوە تفەنگی سە و شەشە زۆر شتی چاکە بزانە لێیان ناستێنن چوینە پێش و چاکوچۆنی خاڵێکیان ئەوە چییە؟ هەی لە دایەوە بم سابڵاخی هیچیان نەهێشت و هەموویان تاڵان کرد، هەر ئەو لوولە کوورەیەمان بەرکەوت، ئێمەش دەیڵێین دەی بۆ نایدەی بە ئێمە؟ ئەویش دەڵێت با بێنە وێتنەم، ئێمەیش دەڵێین بە چی و بە چەندی؟ ئەویش دەڵێت بە بڕنەوێکی، ئێمەیش پێی دەڵێین جا کاکە کێ ئەوەندە کەرە بڕنەوی بدا بەم لوولە کوورەیە؟ ئەویش وەڵام دەداتەوە و دەڵێت دە باشە شتێکم وێدە و بیبن ئێمەش چاومان لە کاک ئەنوەر کرد پێنج سەد تمەنی لە گیرفانی دەرهێنا و گوتی بیدەنێ ئێمەش پێی دەڵێین کاک ئەنوەر زۆرە کوا ئەوەندە دێنێ ئەویش دەڵێت قەیچیەکە بیدەنێ تفەنگی سەد و شەشمان بە پێنج سەد تمەن کڕی و سواری پیکابمان کرد و من گوڕەکانیش بە پەلە چوون بۆ بڕنە و کڕین بەداخەوە کاک ئەنوەر ئەو پێشمەرگە ئازاو نیشتیمان پەروەرە دوای ماوەیەک لە ڕووداوەکانی ڕۆژهەڵات و دەست پێکی شەڕ لە ڕێی بانە لە چوار ی ئەیلولی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ دا چەند ڕۆژ دوای فەرمانی شوومی جیهادی خومەینی بۆ سەر کوردستان شەهید بوو هاوسەنگەر لەگەڵ پێشمەرگەکانی ڕۆژهەڵاتدا وەک دەیان پێشمەرگەی تێکۆشەری باشوور بە خوێنی خۆی نیشانی دا کوردستان یەک وڵاتە و سنووری دەستکرد بۆ ئەوان هیچ مانایەکی نییە. ئەبوو شاب کاک ئەبوو شاب واتە ئیحسان نەجم مەحیەدین ماوەیەک بوو لە قەندیلەوە بەهۆی نەخۆشیەوە هاتبوو بۆ لامان و لە لای من و سولەیمان دەمایەوە کاک دلێر یەکەم جار ئەبوو شەهابی هێنا و زۆر بە حرمەتەوە باسی بۆ کردین وەک ئەندامی سەرکردایەتی کۆمەڵە و لە دەستەی دامەزرێنەر و هاوڕێی شەید شەهابی شێخ نووری هێنایە ناساندن ئەبوو شەهاب یەکەندەردوو لەگەڵماندا کەوتە گاڵتە و جەفەنگ لێدان و گفتوگۆی برایانە و نامۆیی لە نێوانماندا نەهێشت، لە ماوەیەکی کورتدا لە ماڵی ئێمە و سولەیمان بوو بە کوڕی ماڵ و هەستی بە میوانبوون و بێگانەیی نە تەنیا نەدەکرد بەڵکوو کەوتە فشقیات و قسەی خۆش لەگەڵ هەموو ئەندامانی ماڵەوەمان سولەیمان تازە لە ئیدارەی بێهداشت دامەزرابوو، نیوەڕۆیان کە دەگەڕایەوە بۆ نان خواردن، ئەبو شەهاب کە لە ژوورەکەی سولەیمان دەنووست هێشتا هەڵنەستابوو، قاچە درێژەکانی ڕادەکێشا بۆ ناو حەوشە، ئەو هەر خەبەری نەدەبووەوە، ئەوجار ئاوی پێ دادەکرد و ئەبو شەهاب دەکەوتە پاڕانەوە. قوربانت بم سولەیمان گیان. تەنیا دوو دەقەی ترم لێ گەڕێ ئێستا هەڵدەستم ئیتر دەبوو بە شەڕە جوێن و قدیلکەدانی ئەبوو شاب کەمال برای هەرە بچووکی سولەیمان تەمەنی هەر حەوت هەشت ساڵ دەبوو هەتا خوا حەز بکا شلۆق و بە حەرەکە و بزۆز بوو لەگەڵ سولەیماندا دەکەوتنە سەروگیانی ئەبوو شاب کەمال هەتا لێیان دا با هەڵدەستاوە و زۆرتر ئامبازیان دەبوو ئەبوو شەهاب پێی دەگوت قیادە ئەویش هەرچی پێت گوتبا بەس نەتگوتبا قیادە زۆری پێ تووڕە و ئیهانە بوو جارێک ئەوەندەی ئەبوو شەهاب تووڕە کرد و نەی هێشت بنوێت ئەبوو شەهاب هەڵی هێنا و لەسەر سەر بە عەرزی دادا کەچی وەک تۆپ هەڵبەزیەوە و هەڵات ئەبوو شەهاب لە هەردوو ماڵ بە کردەوە بوو بوو بە کوڕی ماڵ تێکەڵاوی هەموو کوڕەکانی شار بوو بوو بۆ زۆر چالاکی و کردەوەی نیزامی یارمەتی دەداین و ڕێنیشاندەرمان بوو. لە ناو بازاڕ کوڕێکی برادەرمان جگەری دەفرۆشت، بەیانیان یەک دوو جگەری دێنا و لە سەر مەقەڵییەکی بچووک تا لای سەعات دە و یازدە تەواو دەبوو. ڕۆژێک ئەبوو شەهابمان برد، دیتی سیخەکان زۆر بچووکن، گوتی، کاکە دایخە و کەس ڕێ مەدە، هەمووی بۆ من دانێ. دەستی کرد بە جگەرکێشان، حەفتا بۆ هەشتا سیخی بۆ لێدا، برادەرەکەمان گوتی، ماشەڵڵا، ڕۆژانە موشتەرییەکی وەک تۆم هەبێت هیچم ناوێت، کاکە توخوا هەموو ڕۆژێک بیهێنن. خانەی جەوانان. دوای هاتنەوەم لە تەورێز و قەرەباڵخی زۆری ماڵەوەمان هاتوچۆی زۆر و هاوڕێکانمان و میوانی پێشمەرگە چوار برا و هەموویشمان بە دۆست و برادەرەوە خانووەکەی تەنیشت خۆمان کە بە کرێ دەدرا باوکم بە کرێی نەدا کاکم چوو شتومەک و سەماوەر و سەلاجە و نوێنوبانی ماڵەکەی تەورێزی هێنایەوە و لەم خانووە داماننا زیاتر لە سێ چوار هۆدە و دوو نهۆم بوو ناومان نا خانەی جەوانان، مەقەڕێکی تەواو و پڕ لە میوان و پێشمەرگە بوو. خاڵە شێخ ستیقی چۆخماخ هات بۆ عیلاج. دوای ناردنی بۆ تەورێز و حەکیم و دەرمان، دەبوو ماوەیەک بمێنێتەوە و هەموو ڕۆژێک دەرزی هەبوو. فێرم کردبوو خۆی بچێ ئێواران لە دووکانی باوکم دەرزی لە خۆی بدا. ڕۆژێک بە بابم دەڵێت بەیانی ناتوانم بێم. هەر لە ماڵەوە دەرزییەکەم لێ بدە باوکم دەڵێت کاکە هەموو خەڵک دەزانێت من ناچمە ماڵان خەڵک دێ بۆ ئێرە خاڵە شێخ دەڵێ ماڵانی چی ماڵی خۆتان دەڵێم باوکم دەڵێ کاکە نەخۆش نایەتە ماڵی من و چوزانی ماڵم لەکوێیە دەڵێ کوڕە من ئەوە مانگێکە لە ماڵی ئێوەم لە لای عەلی و کوڕەکان لە قاتی سەرەوەم پێشمەرگەی گیرفان بەتاڵ و مەسئولی خۆشگوزەران ڕۆژێک کاک دلێر و کاک ملازم عمەر و حیمایەکانی هاتن و قەرار بوو ماوەیەک لە مەهاباد بمێنەوە ژوورێکمان لە خانەی جەوانان بۆ ئامادەکردن بۆ نیوەڕۆ چوین بۆ چلۆ کەبابیەکی ناسراو و باش لە مەدانی مەلاجامی لە پێشدا سوپ هات و ئێمە سوپی خۆمان خوارد بەس ئەم کوڕە زۆر گەنج و جوانەی حیمایی کاک عومەر سوپەکەی ڕاگرت وامزانی حەزی لێی نییە دواتر برنج و کەباب هات یەکسەر سوپەکەی بەسەر برنجەکەدا کرد و لێکیدا کاک عومەر زۆر بە توندی بەسەری داهات و گوتی حەیوان بۆ حەیامان دەبەیت بۆ نازانی لە مەتعەم نان بخۆیت زۆر تەریقی کردەوە و قسەی ناشرینی پێگوت گوتم کاک عمر هیچ نەبووە هەر کەس بۆی هەیە چۆن دەخوازێت وانان بخوات ئەم کوڕە فەقیرەیش وای حەز لێیە ئێمە نابێت تەداخل بکەین و دیاری بکەین خەڵک چۆن نان بخوات ئیتر نان خواردنەکە بوو بە ژەهری مار بە تایبەت لەم کوڕە گەنجە فەقیرە دڵنیابووم کەسێکی باڵاتر و هاوشانی خۆی هەر ئەو کارەی کردبا دەیان گوت وەڵڵا کاکە ڕەنگە شێوە خواردنەکەی ئێوە خۆشتر و بەتامتر بێت چەند کردەوەی وامان دەدیت وەک تازە مارکسی و دیفاع لە مافی زەحمەتکێشان لە سەرکردەکانی کۆمەڵەی مارکسی لینینی بەڕاستی تووشی حەپەسان دەبووین و نەشت دەکرا وەک خانەخوێ ئیراد و ڕەخنەیان لێبگرین جیاوازی چینایەتی و خۆشگوزەرانی بەرپرس و پێشمەرگەکان یەکجار زۆر بوو پێشمەرگە کە دەهات گیرفانی تەواو بەتاڵ بوو بەڵام مەسئولەکان نە تەنیا بێ پارە نەبوون بەڵکو ئەو تەخشان و پەخشانەی ئەوان دەیان کرد بە ئێمەی خەڵکی شارەکەیش نەدەکرا لە شت کڕین و بۆنی خۆش و گرانبەها لە قات و شاڵ کڕین بەرپرسەکان وەک شازادە و بە بێ ئەژمار پارەیان سەرف دەکرد هەر ئەو سەردەم مەلا بەختیار وەک تازە زاوا بە بووکەوە هات بۆ شەهرول عسل واتە مانگی هەنگوینی ئەوەی ئەوان کردیان لە گەشت و گوزار و سەردانی شیراز و ئیسفەهان و مانەوەیان بۆ زیاتر لە مانگ تەنیا لای خۆمان خەڵکی زۆر دەوڵەمەند دەیان کرد نەک پێشەنگی پێشمەرگە و ڕابەری کۆمەڵەی مارکسی لینینی مەحیەدین ئاغای فەریادڕەس، ئێوارەیەک لەگەڵ کاک سولەیماندا گوتمان دەبێت مەلا بەختیار لە شوێنێکی زۆر باش دەعوەت بکەین، ڕێستۆرانتێک هەبوو شا لە زۆربەی شارەکان داینابوو، مێهمانسەرایان پێدەگوت، لە خزمەت و خواردن هاوتای نەبوو، زۆر بۆرژوازی و مستەوای لەبان بوو. بەڵام گرانیش بوو ئێوارە چوین و کاک دلێریش بوو شەوێکی خۆش ئەوە چل ساڵە لە یادم ناچێت کاتێک شەو درەنگ بوو سولەیمان بۆ لای دەرەوە چوو بۆ پارەدان بە دوایدا ڕۆیشتم و زۆر بە هێواشی خەریکی بژاردننی گیرفانمان بووین بۆمان دەرکەوت بیست تمەنمان کەمە ئەی چ بکەین و چ نەکەین و زۆر عیبە لە ناکاو مەحیەدین ئاغای بابانزادە لە لای پێشخان قوت بووەوە و گوتی، مێزی ئێوە دراوە و داینێ بە حسێبی کاکەبرایم، خۆم لەگەڵ بابتدا پێک دێم. مەحیەدین ئاغا پیاوێکی خاوەن موڵکی زۆر دەوڵەمەندی سابڵاغ بوو، زۆر جلی جوان و سەیارەی جوان و گرانی بەکاردەهێنا، لە کۆنەوە دۆست و جیرانی باوکم بوو، زۆر سەخی بوو تا ئەو ئاخریانەیش هەر لە ناوشار و لە ماڵی خۆیان مانگا و گاڕانیان هەبوو زۆر جار ماست و دۆیان بۆ دەروجیرانان دەنارد ئیتر نازانی لە خۆشیان چمان کرد هەرچەند نابێت و قبولی ناکەین و فشەمان کرد بەس گوتی لەسەری مەڕۆن و میوانی مامی خۆتانن فریشتەیەکی نەجات بوو پەیدا بوو جیاوازی مەسئول و پێشمەرگە کوڕێکی هاوڕێمان بوو ئەویش ناوی سولەیمان بوو باوکی تڕۆمبێلێکی جوان و گرانی هەبوو لێی وەرگرت و مەلا بەختیار و هاوسەرەکەی پێبرد بۆ سەرتاسەری ئێران و گەڕان لە خودی مەقەڕەکانی ناوزەنگ و قەندیل و توژەڵەیش زۆر زوو هەستمان بەم جیاوازی چینایەتی نا بەڵکو مەسئول و پێشمەرگەی سادە دەکرد ئەو کاتانەی مەسئولێک دەستی لە پێشمەرگەیەک هەڵدەهێنایەوە و بە قسەی خۆیان دارکاریان دەکرد بۆ ئێمەی شۆڕشگێڕی ڕۆژهەڵاتی کارەسات بوو بەس زۆر کەم قسەمان دەکرد میوانی عەلی و ملازم عمر باوکم نیوەڕۆیان بۆ نانخواردن و پشودان دەهاتەوە ماڵ نێوان دوکان و ماڵەوەمان تەنیا کۆڵانێکی دوو سەد بۆ سێ سەد مەتری بوو، هەروەک باسم کرد دەرگای ماڵی خۆمان و ماڵەکەی ترمان لە کۆڵان بە دوای یەکدا بوون، باوکم بە بەردەرگای یەکەمدا تێدەپەڕێت و کلیل لە گیرفان دەردێنێت بێتەوە ژوور، یەکی تریش کلیل لە دەرگای یەکەم دەنێت، باوکم دەوەستێت و بە سەرسوڕمانەوە سەیری دەکات و لێی نزیک دەبێتەوە دەڵێ، ئەوە خەریکی چی کاکە؟ ئەویش دەڵێت، دەچمەوە ماڵ. باوکم دەڵێت، بۆ تۆ کێی کاکە؟ ئێرە ماڵی منە، ئەی بۆ ناتناسم؟ میوانەکەیش دەڵێت، من میوانی عەلیم و ملازم عومەرم. بابم لەبەر خۆیەوە هەتا حەز دەکات جوێنی ڕەوانە کردبووم و دواتر شەڕێکی باشی لەگەڵدا کردم. مانەوەی کاک ملازم عومەر و هاتوچۆی زۆری، دەبوو کلیلێکی خانووەکەی پێ بدەم بۆ حڕیەتی خۆی بەس باوکم ئەوەی نەزانی بوو نەشی دەزانی کێ دێ و کێ دەڕوا و میوانمان کێیە نارنجۆک ئەندازەکەی پۆڵە یەکێتی کاک عەلی ئامەخانی ناردبوو بۆ پەیداکردنی چەک و تەقەمەنی پۆڵای نانەوە کە چریکی فیدایی بوو زۆرمان لێ نزیک بوو لەبەر مەدرسەی گەلاوێژی کچان بە کەواو پانتۆڵێکی جوان و شەدە و پشتێنت نارنجۆک ئەندازێکی بە چەند گوللەی زەرد و سوورەوە لە خۆی بەستبوو تفەنگێکی قوڵەیە و زۆر سووکە لە ئەشیای یاری منداڵان دەچوو دواتر زانیمان بۆ پارتیزان زۆر چەکێکی بە کەڵکە کاک عەلی کە زانی دۆست و ناسیاوی ئێمەیە لێی چووە پێش و گوتی ئەمە چییە ئەویش وتی ئەمە نارنجۆک فڕێ دەدا ئەوەتا ئەم زەردانە هەون کاک عەلی گوتی، بە چەندی؟ ئەویش وتی، نایفرۆشم، بەڵام دەیگۆڕمەوە. کاک عەلی وتی، بە دەمانچەی دەدەی؟ ئەویش وتی، ئا، بە چواردە خۆرەکەی خۆت. کاک عەلی وتی، نا، ئەوەی من باش نییە، کۆنە، یەکی تازە تازەت بۆ دێنم. ئەویش وتی، باشە با بڕۆین، ئەوەتان بۆ تاقیکەمەوە. هەموو پێکەوە چووینە قەراخ شار و پۆڵا یەک دوو نارنجۆکی بە بەرداندا دا. دوو ڕۆژ دواتر کاک عەلی دەمانچەی دا بە پۆڵا و نارنجۆک ئەندازی لێ وەرگرت ماوەیەک دواتر کاک عەلی ڕۆیشتبووەوە پۆڵا هات گوتی کاکە ئەوە دوو فیشەکم پێ هاویشت دەرزییەکەی شکا دواتر زانی ئەوە چواردە خۆری تورکیە و زۆر مەرغوب نین ئیتر درەنگ بوو چی نەدەکرا زۆر بەداخەوە چەند ڕۆژ دواتر کاک عەلی لە سەردەشت لە ڕووداوێکی زۆر ناخۆشی کۆمەڵایەتی و تێکهەڵچوونی لەگەڵ بنەماڵەیەکی ناسراوی شارەکە کوژرا بە حیکمەت و عەقڵی کاک دلێر و تەداخولی مام جەلال زۆر زوو ڕووداوەکە سەرپۆش کرا و نەیانهێشت تەشەنە بکات و خەڵکی سەردەشت و پێشمەرگەی یەکێتی لەگەڵ یەکدا تووشی هەڵپڕژان ببن کۆمەڵە و ترس لە خوێندەوار ئێستایش تێنەگەیشتم هۆکار چ بوو دوای سەرکەوتنی شۆڕش و نەمانی حکومەتی پەهلەوی کۆمەڵەی شۆڕشگێڕ بۆ خۆی ئاشکرا نەدەکرد هەموو شارەکانی کوردستان پڕبوون لە مەکتەب و بنکەی حیزب و ڕێکخراوی سیاسی چریکە فیداییەکان شوێنێکی زۆر مەرکەز و باشی ناو شاریان گرتبوو، جاران ستادی ئەرتەش بوو، حیزبی دیموکرات لە چەند شوێن مەقەڕی هەبوو، حیزبی تودا بە ناوی لاوانی حیزبی دیموکرات دەفتەری هەبوو لە چالاکی دابوون، ئیتر ڕێکخراوگەلی تریش فرە بوون، سابڵاخ پڕبووبوو لە خەڵکی شارەکانی دیکەی ئێران، خۆشاردنەوەی بێمانای هاوڕێیانی کۆمەڵەی شۆڕشگێڕ هۆکارێک بوو بۆ ئەوەی زۆر لە لاوانی کچ و کوڕ ئەم بۆشاییە بە چوونیان بۆ ناو حیزب و ڕێکخراوی سەرانسەری و ئێرانی پڕ بکەنەوە، کۆمەڵێک لە کچان و کوڕانی زۆر باشی کوردستان کەوتنە داوی چریک و حیزبی تودە و تووشی هەڵدێر و خیانەت بوون لە نەتەوەی خۆیان سەرانی کۆمەڵەی شۆڕشگێڕ لە جیاتی ئەوەی فرسەت بقۆزنەوە و بێنە ناو خەڵک ڕێبازی سیاسی و ستراتیژی خەڵکی کوردستان بە بەرنامەوە بەرنە ناو باس و ڕاڤەی خەڵکی ڕۆشنبیر و خوێندەوار و ڕاکێشی ڕێبازێکی نەتەوەی پێشکەوتوانەیان بکەن کەچی لە خوێندەوار و ڕۆشنبیر دەترسان و ڕقیان لێیان دەبووەوە سەرکردەکانیان کە هەموویان دکتۆر و موهەندیس و سیاسی و زیندانی شا بوون، تەنانەت دوای ڕووخانی ڕژێمیش بە هەزاران خوێندکار و ڕۆشنبیری شاریان پێ هیچ نەبوو، دەچوونە گوندێکی بچووک و لەگەڵ ماڵە فەلاحێک خەریکی دەسکەنە و کاری جووتیاری دەبوون. زۆر چووبانە پێش، دەبوونە کرێکاری ساختومانی و کورەخانەکان، دەیانی وەک من و سولەیمان بە دڵ حەزمان لە ڕێکخراوەیەکی وەک کۆمەڵە بوو بۆ کارکردن حیزبی دیموکرات نەیتوانی بوو زۆربەی ئێمەی خوێندەوار بۆ لای خۆی ڕاکێش بکات کەچی بە پێچەوانەوە ئێمە وێڵ و سەرگەردان بە شوێن کۆمەڵەوە بووین و نەمان دەدیتنەوە خۆیان پیشان نەدەداین و بە دەیان خوێندەواری زانکۆچوی وەک خەلیل و سولەیمان و حسێن و کەمالی کوڕە شاریان بە وڵاخدار و جوتیارێکی میراوا و سیسێر و دەرمان دەگۆڕیەوە مام جەلال هانیدان بەڵام هاتبوون و لە هەر شارە شتێکیان دامەزراندبوو بە ناوی جەمعیەتی یان کۆمەڵەی چەند هاوڕێیەکی نزیکی خۆیان تێخزاندبوو، زۆربەی ئەوانەی ڕاکێشی جەمعیەتەکان بووبوون لاوانی چەپی سەر بە ئەندێشەی مائۆ و دژی خەتی سۆڤیەت بوون. کۆمەڵەی شۆڕشگێڕ لەو سەردەمەدا ئەوەندە شەرمێون و غلور و ترسنۆک بوون، نە ئەوە بوو بڵێن جەمعیەتەکان هەمان کۆمەڵەیە و وەرن ببن بە ئەندامی کۆمەڵەی شۆڕشگێڕ، ئەوە ڕابردووی ئێمە، ئەوە خەبات و بەرنامەی ئێمە و ئەوەیش ڕوانین و ستراتیژی ئێمەی بۆ کوردستان نە ئەوە بوو خۆیان بێبەری بکەن لەو هەموو لا و خوێندەوارە خوێن گەرم و چالاکە لە ناو ئەو جەمعیەتانەدا وەک سەروەتێکی گەورەی مرۆیی و ڕۆشنبیری بە کورت و کرمانجی خراپ تووش بووبوون عەقڵی جووتیاری ئیجازەی فراوانبیری و ئازایەتی نەدەدان و لەلایەکی دیکەیشەوە قسە و لێکدانەوەکانی مام جەلال بۆ هاندانیان بۆ خەباتی چەکداری و بوونیان بە بەدیلی حیزبی دیموکرات و کەڵک وەرگرتنیان لە هەژموونی خەباتی نەتەوەیی لە ئەنجامدا بوون بەم کۆمەڵەیە و توانیان وەک یەک لە هێزە چەکدارە سەرەکیەکانی کوردستان بێنە ناسین. لەم دواییانەدا بە هیمەتی ئەندامی دامەزرێنەری کۆمەڵە کاک سەعید وەتەندوست یاداشتەکانی یەکەم کۆنگرەیان لە شارەکانی نەغەدە و سنە بڵاوکرایەوە ئەم کتێبە زۆرێک لەم گومان و پشت پەردەی ڕووی ڕاستەقینەی پێکهاتەی کۆمەڵەمان بۆ شەنوکە و ڕوون دەکاتەوە لە کاتێکدا هەموو خەڵکی کوردستان خرۆشاوە و بە دەیان سازمان و ڕێکخراوی ئێرانی هاتوون بۆ ڕاوی لاوەکانی کوردستان ئەوان لە ناو کوولەکەدا بانگ دەدەن بە دە کەسەوە هەمووی ژێر تەمەنی سی ساڵ لە ماڵی مامۆستا مەلا ساڵح لە نەغەدە بە سەدان سەعات و دەیان ڕۆژ خەریکی ڕەخنە لە خۆگرتنن دانیشتوون و ڕەوشت و ڕەفتاری وردە بۆرژوایی و ئاغاوەتی یەکتر لە قاو دەدەن دە کەس بۆ ماوەی سی و حەوت ڕۆژ تەنیا قسە و ڕەخنەگرتن لە یەکتر لە دەرەوەی ئەم کۆڕە بچووکەیش کۆمەڵانی خەڵک خەریکی دەرکردنی شا و سەرکەوتنی شۆڕشن لە دوا ڕۆژێکی کوردا ئەو دیمەنە دەبێتە هەژمونێکی گەورە و بە ناوی کۆمەڵەی شۆڕشگێڕی زەحمەتکێشانی کوردستانی ئێران مل دەبەر ملی پاسدار و بەسیج و ئەرتەشی وڵاتێکی وەک ئێران دەنێت تەنانەت شەڕی ناوخۆی چەند ساڵە و زۆرانبازی لەگەڵ حیزبەکەی قازی و قاسملوو لە ئەرشیفی کارنامەکەیدا تۆمار دەکات دوای تەنیا چوار ڕۆژ بەسەر سەرکەوتنی شۆڕشی ئێران و هاتنە سەرکاری حکومەتی ئیسلامی لە تێکهەڵچوونێکی خەڵکی سەقز و شارەبانیدا ئەندامی سەرکردایەتی کۆمەڵە کاک حەمەحوسێن کەریمی بەنەناسراوی و ڕێککەوت شەهید دەبێت. ئەوجار کۆمەڵە بەبێ ئەوەی هیچ کەسانێک لە خۆی بێنێتە ناسین و ئاشکراکردن بوونی خۆی و کاک حەمە حوسێن وەک دامەزرێنەر تەنیا بە چەند دێڕێک لە بەیانێکدا ڕادەگەیەنێت ڕوخساری خومەینی دەرکەوت بەداخەوە هەر لە دوای هاتنەوەی خومەینی و هاتنە سەرکاری حکومەتی بازرگان زۆر زوو دەرکەوت خومەینی و حکومەتەکەی بڕوایان بە مافی گەلان نییە، بەتایبەت قەبوڵیان نەبوو کە خەڵکی سابڵاغ و شارەکانی دی دەستیان بەسەر پادگان و ژاندەرمەری و چەک و چۆڵی حکومەتدا گرتووە، بۆیە لە هەر شوێنێک بۆیان کرا هەر لە دەستپێکەوە بەرەنگاری کوردەکان دەبوونەوە. لە سنە وەک زۆربەی شارەکان شورای شار و خەڵک ویستیان دەست بەسەر پادگاندا بگرن سەرباز و بەرپرسانی پادگان بەرگریان کرد و شەڕێکی خوێناوی و ماڵوێرانکەر لە یەکەم نەورۆز و تەنیا دوای سی و هەشت ڕۆژ لە سەرکەوتنی شۆڕش بەرۆکی کوردی گرت لە هەموو کوردستان لاوان بە چەک و یارمەتی خواردن و جلوبەرگ و پەت و ڕێی سنەیان گرتە بەر هەبوون شۆڕشگێڕی چەپی ئێرانی لە شارەکانی ئێران بەرەو سنە دەهاتن و لە گەڕەک و جادەکان بۆ بەرگری لە شار دەچوونە سەنگەر دوای سەرکەوتنی شۆڕش ئاخوندێکی شیعە بە ناوی سەفدەری کە شا تەبعیدی کردبوو بۆ سنە و خەڵکی ئەم شارە زۆریان حورمەت گرتبوو بوو بوو بە نوێنەری ئیمام ئاخوند سەفدەری دژایەتی لەگەڵ کورد و چالاکانی سیاسی و خۆشنێوی وەک کاک سدیق کەمانگەر، سەید ئەیوب، شوعێب زەکەریایی و کاک یوسف ئەردەڵان کە تازە لە زیندانی شا ڕزگاریان بووبوو دەست پێکردبوو. ئەوان بە مانای تەواو نوێنەرایەتی خەڵکیان دەکرد و زۆر مایەی ڕێز و حورمەت بوون. لەلایەکی ترەوە ئەحمەد موفتیزادە بە ناوی ئیسلامەوە قوتبووبووەوە و حەولی دەسەڵات و چەکدارکردنی لایەنگرانی خۆی دەدا ناکۆکی و ئاژاوەی سەفدەری و موفتیزادە سەرەنجام شەڕی بەرپا کرد و لە ماوەی کەمتر لە هەفتەیەکدا زیاتر لە دوو سەد شەهید و چوار سەد برینداری لێکەوتەوە هەوڵ بۆ گرتنی پادگانی سنە هەبوو ئەوانیش لە ناو پادگانەوە بە تۆپ و هاوەن و دۆشکە و قەناسە زۆربەی شاریان وێران کرد و خەڵک زەرەر و زیانی زۆری بەرکەوت زۆر زوو هەیئەتی دەوڵەت لە تارانەوە بە ڕێبەری ئایەتوڵڵا تاڵەقانی و لە کوردستانەوە هەیئەتی کورد بە ڕێبەری مامۆستا شێخ عیزەدین لە شاری سنە بە یەک گەیشتن بڕیاریاندا کاروباری شار و پادگان و بەڕێوەبەری دام و دەستگاکان بدرێت بە شورایەکی هەڵبژێردراوی خەڵک تفەنگەکەم فرۆشرا خەڵکی سابڵاغ بە تایبەت لا و خوێندکار بە خۆبەخشی شتومەکی وەک خواردن و دەرمان و پەتویان کۆدەکردەوە و بە کاروان بەرەو سنە وەڕێ دەکەوتن چەند دەستەیەکیش بە چەکەوە چوون بۆ یارمەتی براکانیان هەرچەندە شەڕ زۆری نەخایاند و تەواو بوو ئێوارە سولەیمان هات گوتی ئەوە یوسف و براکەی ئامادەن بە خۆبەخش بچن بۆ سنە تفەنگیان نییە بزانە تفەنگێکیان بۆ پەیدا ناکەیت ژێرسێیەکی بێ قۆنداغی تازەم هەبوو دامێ و گوتم هاتیەوە بۆم بێنەرەوە قولیدا لەسەر دەستی سولەیمان شەڕ تەواو بوو ئەوان هەر نەگەیشتبوون و زانیم هەر نەچوون گوتم سولەیمان پێیان بڵێ با تفەنگەکە بێننەوە هەر ئەمڕۆ بە سبەینێیان کرد و دیار بوو فرۆشتبوویان لە چوارڕێی ئازادی پێشمان پێگرتن و بە سوێند و پاڕانەوە دەیان وت دەیهێنینەوە لەو دەمەدا شەهید تەها کەرباسی هات و گوتی یوسف تۆ قەولت بە سولەیمان و عەلی داوە و ئەوانیش متمانەیان پێکردویت ئیتر یوسف تەحملی نەما و بە گریانەوە گوتی بێ شەرەفەکەی برام هەر ئەو شەوە کە وەرمان گرت بردی و فرۆشتی تەها لێکی کردینەوە و سولەیمان کە زۆر توڕە بوو بوو ئارامی کردەوە و گوتی چەکم زۆرە و ڕەشاشێکم هەیە بۆتانی دێنم ڕازی بووین لەسەر قسەی تەها و ڕۆیشتین هێندەی پێ نەچوو تەها لە شەڕی نەغەدا شەید بوو ئیتر منیش تفەنگم هەر نەدیتەوە و فرۆشرا و خورا بە دەستی دۆست ئەوەیش دووەم تفەنگ بوو دۆست لێی دەفرۆشتم و دەیخوارد ئەشرەفی دەهقان لە سەتای بەهاری حەفتاونۆدا دوای ڕوخانی ڕژێمی پەهلەوی بەهارێکی خۆشی ئازادی و شادی باڵی بەسەر هەموو کۆمەڵگەی ئێران و بە تایبەت کوردستاندا کێشا بوو ئازادیەکی بێسنوور هەبوو بۆ خەڵک لە هەر کەلێن و قژبنێک کتێب و ڕۆژنامە فرۆشی مەقەڕی حیزب و سازمانێکت دەهاتە سەر ڕێ ڕۆژێک سلەیمان تەلەفۆنی کرد گوتی تڕۆمبێلێک بێنە و وەرە بۆ ماڵ کە چووم یەک دوو فارز دیار بوو بە دەمانچەوە لە حەوشە بوون و خانمێک لە ژوورەوە بوو ناساندی ئەشرەفی دێهقان بەرپرسی شاخەیەکی چریکەکان بوو ئەشرەف لە سەرتاسەری ئێران زۆر ناسرا و مەشهور و مەحبوب بوو ئەو لە زەمانی شادا وەک یەک لە کچە هەرە گەنج و ئازاکانی سازمانی چریکەکان لە ڕووبەڕووبوونەوەی دەستەویەخە لەگەڵ پۆلیسی شادا گیرابوو خوشکی بەهرۆزی دێحقان لە سەرکردەکانی ڕێکخراوی چریکەکان و دۆستی نزیکی سەمەد بەهڕەنگی بوو دواتر شا ئیعدامی کرد ئەشرەف بە دە ساڵ زیندان حوکم درابوو، دوای دوو ساڵ توانی هەڵبێت و تا سەرکەوتنی شۆڕشی ئێران بەشداری شەڕی چریکی دەکرد و لە حەشارگەدا بوو. سولەیمان گوتی، ئەشرەف زۆر بە نهێنی هاتووە و میوانی ئێمەیە و قەرارە لە مێتینگێکی سابڵاخ قسە بکات ڕۆژانە دەبێت دەرزی لە خۆی بدات قەرارمان دانا هەموو ڕۆژ بچم لەگەڵ سلەیماندا بیبین بۆ لای باوکم و دەرزیەکەی لێ بدات باوکم لەگەڵ سلەیماندا زۆر گاڵتە و جەفەنگیان هەبوو سلەیمان بە باوکمی گوت ئەو خانمە ئاشنایە و دەرزی لێ بدە باوکیشم بردیە پشت پەردەسپیەکە لە ناکاو بە دەنگی بەرز گوتی کوڕە سولەیمان ئەوە دەمانچە لە پشتی قنیەتی، سولەیمان گوتی، کاک برایم ئەوە خەتەرە باسی مەکە، لەو ژنانە نیە کە جەنابتان بینیوتانە، بە تەنیا سەد پیاو دەرەقەتی نایەن، ئیتر چەند ڕۆژان هەموو ئێواران بە سەیارە دەمانبرد بۆ لای باوکم و هەر لە ناو سەیارە گەڕانی شارمان پێ دەکرد، زۆر ئاسوودە بوو لە ماڵی سولەیمان و لەگەڵ دایک و خوشکەکانیدا زۆریان خزمەت کرد. چەند ڕۆژ دواتر لە مێتینگەکی گەورە لە مەدانی مەلاجامی لە باڵکۆنی بینایەکەوە ئەشرەف نوتقێکی گەرم و گوڕی کرد و باسی خەباتی خۆیانی کرد لە سەردەمی شادا یەک دوویەک لە کوڕەکانی هاوڕێ بە بەر دووکانی باوکمدا پیاسە دەکەن و دەڵێن میرزابرایم نازانی ئەشرەف چی کرد حەیف لەوێ نەبوویت باوکم دەڵێ بڕۆن ڕۆڵە ئێوە هەر لە دوورەوە دیوتانە، من قونیشیم دیوە. ئیتر سنگ لێیان دێنێتە پێش و بۆیان باس دەکات، ئەوە هەفتەیەکە هەموو ڕۆژێک هاتووە و دەرزی لێ داوە. کوڕەکان لەسەر جادە بە گاڵتەوە هاواریان دەکرد، هەتێ عەلی، بابت ڕەفیقی ئەشرەف بووە و نەمانزانیوە. هەتێ کورتکراوەی هەتیوەیە و مناڵە سابڵاغی بۆ بانگکردنی یەکتر بەکاریان دەهێنا. یەکەم شەهیدی یەکێتی لە ڕۆژهەڵات. لە بەهاری حەفتا و نۆدا ڕۆژانە دەستە دەستە پێشمەرگە ماندوو نەخۆش و تامەزرۆکانی یەکێتی بۆ دیتنی شارەکانی ڕۆژهەڵات و بەتایبەت سابڵاخ زۆر بە ئازادی پەیدا دەبوون تێیان دابوو وەک ئێمە لە گرتنی پیاوخراپ و ساواکی و کێشک گرتنی شار و چالاکی و تەنانەت بەشداری شەڕی سنە و کەرەفتووی سەقز و هاتوچۆی ئەولاو ئەملایشیان دەکرد، شەهید حەمە نەگرەیی خەڵکی گەرمیان یەکەم شەهیدی یەکێتی بوو لە شەڕی ئاغاکانی کەرەفت و گیانی خۆی فیدای شۆڕشی ڕۆژهەڵات کرد. ئەڵقەی هەشتی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا. ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزور لە یوتوب قبوڵ بفەرموون تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورە و میهرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.